شەوی حەوت سەد و حەفتا و حەوت. شەهرەزاد وتی لەو لایشەوە نەنکی بەدیعە کە کوڕەکەی بینی ئەمجا کەنیزەکێکی نارد تاکو بۆ سەیف الملوک بگەڕێ، بەڵام هەروا گەڕایە وتی لە باخەکەدا نەبوو. ئەمجا پیرێژن ناردی باخەوانیان بۆ هێنا کە لێی پرسین، باخەوانەکان وتیان خاتون سەیف الملوک لە ژێر درەختێکدا دانیشتبوو، پێنج دێو دابەزین و چوونە لای، هەندێ گفتوگۆیان کرد، هێندەمان زانی دەست و قاچیان گرت و فڕین و لەگەڵ خۆیان بردیان. دێوەکان سەر بە شینەشا بوون. کەنەنکی بەدیعە ئەمەی بی زۆر تووڕە بوو ئەم جا بە شاشەهیالی کوڕی وت ئەمە تۆ چۆن پاشایەکیت ئاوا پێنج دێو دێنە باخکەت و میوانەکەمان ئەڕفێنن تۆیش نەمردویت ئەم جا دایکی کەوتە هاندانی کوڕەکە شیوتی داگیان ئەو ئادەمی زادە کوڕی شینەشای کوشتووە کە جنۆکەن ئەمانە ئێستاش خوا بەردەستی باوکی خستواخر ئەمە چۆنە بێ لەسەر ئادەمی زادێک لەگەڵیان بجەنگین دایکی پێی وت بڕۆ داوای میوانەکەمان بکەرەوە گەر نیان کوشتبوو ئەوە بیهێنەوە ئەگەرنا شینە شاخۆی و خێزانی و دەور و بەرەکەی بهێنە بەردەسم با یەکەیەکە سەریان ببڕم ئەگەر بە قسەشم نەکەیت شیرەکەم پێت حرام بێت و حاشا کوڕی من نیت ئەمجا شاشەهیال هەستا و فەرمانی دا بە سوپاکەی کە لە سەربازگەکانیان بێنە دەرەوە و لە گۆڕەپان ئامادەبن ئەمەی کرد لەبەر خاتری دایکی و لە چارەشی نووسرابوو بیکە کەوتنە ڕێ ئەو سوپا مەزنە خۆیشی لە پێش سوپاکەوە بەرەو مەملەکەتی شینەشا سوپای شینەشایش هاتنە بەرامبەریان و جەنگ دەستی پێکرد دوای هەندێک سوپاکەی شینەشا هۆشکە کوڕانی شایان گرت هەموو وەزیر و سەرکردەکانی شینەشا گیران کە جەنگ کۆتا بوو کارەکان چوونەوە شوێنی خۆیان و ژیان ئاسایی بووەوە سەرکردە گیراوەکانیان بردە بەردەم شاشەهیان پاشا پرسی شینە کوا سەیفلملوک آخر ئەو پیاوە میوانی من بوو شینە شا و تیشە هیال من جنۆکە و تۆ جنۆکە ئاخۆ ئەبێت لەسەر ئادەمیزادێک کە کوڕەکەمی کوشتووە تۆ ئاوا بە من بکەی ئەوە تا بە هەزاران هەزار جنۆکە کوژراون شاشە هیالوتی کۆڵ لەم قسانە بدە ئەگەر نەت کوشتووە هەر ئێستا بیدەوە دەستم با منیش هەر ئێستا خۆت و مناڵەکانت ئازاد بکەم ئەگەر کوشتتە هەر ئێستا خۆت و کوڕەکانت سەرەبڕم شینە شایش پرسی بۆچی ئەو ئادەمی زادت لەلا خۆشەویسترە تا مناڵەکانی من شاشەهیالوتی کوڕەکەت زۆردار بوو کوڕی خەڵکی ئەرفان لەگەڵ کچە پاشایاندا ئەو شازادانت لە کۆشکە داڕێژرا و بەندەکرد یان کوڕانی فرێدا ئەو بیرە ڕووخاوەوە ئەم جاشی نەشا چاری نەماوتی بەڵێ لای منە و ماوە بەڵام بەو مەرجە ئەی دەمە دەستت کە پەیمانێک پڕ بکاتەوە تێیدا ئاشتەواییمان لەگەڵ بکە شا شەهیال پەیمانی دا ئەمجا ئاشتی کردنەوە و هەردووکیانی خەڵات کرد سەربازە گیراوەکانی گەڕاندەوە بۆ شینەشا سێ ڕۆژیش میوانداری خۆی و سوپا بەزیوەکەی کرد کە شاشەهیال سەیفلملوکی بردە بەردەست دایکی دایکی سوپاسی کرد و دڵی کرایەوە شاشەهیال زۆر معجیب بوو بە سەیف الملوک و جوانی و قەد و باڵای سەیف الملوکیش بەسەرهاتی خۆی لە نوکەوە بۆ جێڕایەوە ئەمجا شەهیال بە دایکی ودایە گیان مادەم تۆ ئەم سەیف الملوکەت پەسەندە ئێمەش پەسەندمانە سەیف الملوک تاڵاوی زۆری بۆ ئەم کچە چەشتووە ئیدی کچەکە و کەنیزەکانی سەفەریان کرد تاکو گەشتنە سەرندیب ئەمجا چوونە باخکەی دایکی دەوڵەت خاتون بەدیعە سەیری کردن دوای ئەوەی چوونە دەوارەکە و تێیدا کۆبوونەوە ئەمجا بۆی گێڕانەوە کە چۆن بەند و دیل بووە و هێندەی نەمابوو لە برسا بمرێ تاجی شاهانی باوکی دەوڵەت خاتون وەزیران و گەورە پیاوانی دەوڵەتی کۆکردەوە و مارەکردنی کچەی لە سەیفلملوگ ڕاگەیان ئەمجا لەسەر کۆڵانان ئاهەنگ گێڕدرا شایولۆغان کرا سەیف الملوک کڕنوشی بۆ تاجی شاهان باوکی دەوڵەت خاتون بردووتی گەورم ئەمەوێت داوایەکت لێ بکەم بەڵام ئەترسم دەست بنەی بەڕوومەوە تاجی شاهانشاوتی بەو خویە داوای ڕەوانیشم بکەی پێشکەشتەکەم ئەیژوتی داواکەم شازادە دەوڵەت خاتون لە ساعدی برام مارە بکەی تاکو هەمومان ببینە کۆیلەتان تاجی شاهانشا وتی بە سەرچاوان جارێکی دی فەرمانی دا وەزیران و گەورە پیاوان کۆبوونەوە ئەم جارە تاجی شاهانشا وتی بڕیارەکەمان گۆڕی بە مارەکردنی دەوڵەت خاتون لە ساعدی برای سەیفل ملوک هەر لەوێدا قازی و شایەتەکان ئامادەکران و مارە بڕە جارێکی دی ئاهەنگی سەرکۆڵان ساز درایە و خواردن بۆ هەژاران لە شاردا ئامادەکرا شای و سەما و ئاهەنگ درێژەی بوو سەیفل ملوک لەگەڵ بەدیعەخاندا چل ڕۆژی ڕەبق پێکەوە بوون ڕۆژێکان بە دیعەخان پێیوت شازادە ئاخۆ هیچ شتێک ماوە بۆی تامەزرۆ بیت و پێی نەگەشت بیت سەی فلملوکی ژووتی حاشایەکی نەبەخوا حەزم لە هەرچی بووە و هەرچی میستووە پێی گەیشتوم بەڵام تەنیا ئاواتم ئەوەیە بگەمەوە بە دایک و باوکم لە وڵاتی میسر ئاخۆما بن نەخۆش نین بەدیعە خان دەم و دەست فەرمانی بە پاسەوانان دا خۆی و ساعدی برای بگەێننەوە بە دایک و باوکیان، سەیف الملوک و ساعدی برای گەیشتنەوە لای باوک و دایکیان، هەفتەیەکیش لایان مانەوە، ئەمجا هەر یەکەیان خواحافیزی لە دایک و باوکی کرد، چوونەوە شاری، سەرەندیب، لەو کاتەوە ناوە ناوە کە بیری دایک و باوکیان بکردایە ئەگەڕانەوە بۆ لایان و سەردانیان ئەکردن، سەیف الملوک و بەدیعە خان ساعد و دەوڵەت خاتوون ژیانێکی زۆر خۆش و بەختیارانە ژیان تاکو و تەمەنیان تەواو بوو خوا بردنیەوە بۆ خۆی پەنا هەر پەنای خوای نەمرە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. چیرۆکی حەسەنی بەسری زێڕینگەر شەهرەزاد و تێجێڕنەوە لە سەدەکانی ڕابردوو و زەمانی زوو بازرگانێک بوو لە شاری بەسرەدا ژیە سامان و پارێکی زۆری هەبوو بەڵام تەنیا دوو کوڕی هەبوو بازرگان تەمەنی خۆی بۆ ئێوە جێهێشت و مرد هەردوو کوڕەکەی بەڕێ و ڕسمی شایستە لە گۆڕیاننا ئێدی دوو کوڕەکەی میراتەکەیان بەسەر خۆیان دابش کرد هەر یەکەو لە بازار دووکانێکی کردەوە یەکێکیان دووکانی مزگەری دانا ئەوی تریان دووکانی زێڕنگەری دانا ڕۆژێکیان زێڕنگەرە لە دووکان دانیشت بوو پیاوێکی عجەمی کە لە نێو خەڵکەکەدا بە شەقامەکەدا ڕۆیشت سەرنجی پێشانگای دوکانەکەی کرد و ئەو شتومەکە زێڕینە دەستکارانەی سیرکرد بەلایەوە جوان بوو بۆیە چۆ دوکانەکەی حەسەنی زێڕنگەر وتی دەستت خۆش بێ بەڕاستی دەستکارەکانت جوانن کتێبێکی کۆنیشی بەدەستەوە بوو هەر سەیرە کرد خەڵکەکەش سەیری شۆخوشەنگی و باڵای بەرزی زێڕنگەرەکانە کرد کابرا کە زانی خەڵکەکە ئاپۆڕیاندا دوکانەکەی جێهێشت دوانیوەڕۆ کە دەوروبەری دوکانەکە چۆڵ بوو کابرای عجەمی پەیدا بووەوە لەگەڵیدا دانیشت و پێیوت کوڕە شیرینەکەم من دەستکارێکی دەستڕەنگینم تۆیش کوڕێکی لاو و جوانیت من وەجاخم کوێرە و مناڵم نییە تاکو فێری ئەم دەستڕەنگینەی خۆمی بکەم بەو خویە زۆر کەسیش هاتوون داوایان لێکردوم فێریان کەم بەڵام من بە شایستەم نەزانیون و فێرم نەکردوون وەرە کوڕی چاک بە و بەقسەم بکە ببە بە کوڕی من منیش پەیمانت ئەدەمێ دیوارێک دروست بکەم لە نێوان تۆ و هەژاریدا هەرگیز هەژار نەبیت هەر بە جارێ ڕزگارتەکەم لەم ئاگری کورە و چەکوش لێدانە حەسەنی زێڕنگەریش وتی جا بە خێرێ لە کەیەوە دەست پێ بکەین ئەجەمی وتی سبێنێ دێمە و ئێرە و هەر بە بەرچاوتەوە مست بۆ کەم بە زێڕ کابرا ڕۆشت و حەسەنی بەسری دوکانی داخست و بەرەو ماڵ بووە و سلاوی لە دایکی کرد نانیان پێکەوە خوارد حەسەن لە خۆشیدا ئاگای لە خۆی نەبوو دایکەکەی کە سەرنجی دا لێی پرسی ئەوە چیتە کوڕی خۆم؟ زۆرم ئامۆژگاری کردیت و تێم گەیاندی کە گوێ لە خەڵک مەگرە بە تایبەتی لە عەجەمەکان بە قسەیان مەکە ئەوانە فێڵبازن فریو دەرن چاڵ بۆ خەڵک هەڵەکەنن ماڵی خەڵکی ئەخۆن. کوڕەکەشی وتی دایە گیان ئێمە خێزانێکی هەژارین، ئەوەندە بووە نین چاومان تێ ببڕن ئەم پیاوە عەجەمیەی بۆم باس کردی پیاو چاکە خوا ئەوی لا خۆشەویست کردوم هەرچەند دایکی زۆر تووڕە بوو بەڵام ئارامی گرت ئەو شەوە خەو نەچوە چاوانی هێندە دڵخۆش بوو بەیانی کە خۆروبان گەرم بوو کلیلەکانی دوکانی برد و ڕۆیشت دوکانی کردەوە دوای کەمێک عجەمی پەیدا بوو چوە دوکانەکە وتی کوانۆکە پڕ خەڵوز بکە و موشە دەمەکە بدەمێنە ئەویش دەستی پێکرد پێداویستیەکانی ئامادەکرد ئەم جا عجەمی پرسی هەندێ مسم بۆ پەیدا بکە حەسەنی بەسری وتی پارچەیەکی شکاوم هەیە ئەم جا فەرمانی پێدا کە بەدەمی پلایسەکە ئەو پەڕەم سەورد بکە بۆ پارچەی بچووک ئەیش فەرمانەکەی جێبەجێ کرد و پارچەکانی خستە ناو گڕەکەوە پارچەکان توانەوە بوون بە ئاو ئەم جا عجەمی جامانەکەی سەری داگرت و کاغەزێکی لولکراوی تیا دەرهێنا و تۆزێکی ڕشتە ناو ئاگردانەکەوە بە هێندەی کێشی درهەمێک ئەبوو ئەمجا بە حەسەنی بەسریوت دەبڕۆ ئاگرەکە بدەمێنە بەڵێ موشەدەمەی لێخستەگەڕ سەیری کرد تواوەکان بوونە لا کێشە تەریبی زێڕین کە حەسەن ئەوەی دی لە خۆشیدا خەریک بوو بکەوێ ئەمجا خشتەکێکی زێڕینی لە کوورەکە دەرهێنا و بە بڕبەنەکە لێکڕان بۆی دەرکەوت پارێکی باشەکە چونکە پارچەکان زێڕن پێی وت بیبە بۆ بازار و خێرا بیفرۆشە حەسەن بردیە بازار و خستیانە مەزادەوە ئەمجا هاواری کرد دههزار درهم بازرگانەکان لی کۆبوونەوە و لەسەر یەکتیان زیاد کرد پارچە زێڕیان گەیاندە پ هزار درهم حەسەن پارەکەی وەرگرت و هاتەوە ماڵ پارەکەی پیشانی دایکیدا دایکیشی سەرێکی لێبادا لەبەر خۆی وتی لا حول ولا قوتە ئللا بالله علی العظیم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی حەسەنی بەسری بە نەزانی خۆی ڕۆژی دواتر هاوەنێکی مسینی هێنا ئەوەی دەرمانی تێدا کوتن و گەڕایەوە بۆ دوکان و دا دەست کابرای ئەجەمی ئەوی ژووتی ئەمە چییە؟ وتی ئەیکەینە کوورەکەەوە و ئەی توێنینەوە و ئەیکەینەوە بە قاڵ بە ئاڵتون. عەجەمی پێکەنی وتی کوڕەکەم هێندەش کاڵفە مەبە جا ئەگەر بە قسەی تۆ بکەمە هەموو ڕۆژێک قاڵ بە زێڕێک بفرۆشین ئێدی خەڵکی لێمان ناگەڕێن و ئەمان کوژن پارەکانمان ئەبن کوڕە شیرینەکەم ئەبێت لەگەڵ ئەم کارەشدا ژیری بەکاربەری ئەو پارەی زێڕە بەشی ساڵێک زیاترەکە لەبەرەوە ساڵی جارێک مز بکە بە زێر حەسەنی زێڕنگەری ژووتی قسەکەی تۆڕاستە یان لە ناو ئەم بازارە قەرەباڵغەدا گەر ئەتەوێت فێری ببی لەگەڵم داوەرە با بڕۆینەوە بۆ ماڵی خۆم حەسەن هەستا و دوکانی داخست و لەگەڵ ئەجەمی چۆ لە ڕێگا ئامۆژگاریەکانی دایکی بیرکەوتەوە بیری لە هەموو شتێکی خراپە کردەوە بۆیە وەستا و زۆری بیرکردە و کەوتە گومانکردن کە عجەمی سەرنجیدا دەستی کردە پێکەنی نوتی بڕۆکاکە ئەوە چیتە؟ ئاخر من ئەگەر بمەوێ خراپەت لەگەڵ بکەم چۆن پیشەی وا چاکت فێرەکەم ئەم جا هەڵیدا ئەگەر ترسی ئەوە تا بێیتە ماڵم من دێمە ماڵی تۆ و لەوێ فێرتەکەم حەسەن وتی زۆر باشە مامە گیان عجەمی وتی دەکەوا بوو پێشم بکەوە حەسەن بەرەو ماڵی خۆیان بۆ و عجەمی بدوایەوە تا گەشتنەوە ماڵ حەسەن چووە ژوورەوە و بەدایکی وت کە عەجەمیەکەی لەگەڵ خۆی هێناوە دایکی جێگەی بۆ ڕاخستن ئەمجا چوو عەجەمی هێنایە ژوورەوە حەسەن قاپێکی گەورەی برد و چوو بۆ بازار شت بکرێت و بێتەوە کە گەڕایە خواردن و شتەکانی دانا کە خواردن دانرا حەسەن وتی فەرموو دەست ڕابکێشە با نان و نمەک بکەوێتە نێوانمانەوە خوا ئەوە بگرێ خیانەت لە کەسێکەکە نمەکی کردبێ عجەمی وتی ئەرێ بەخوا ئەمجا دەستیان کردە نان خواردن. کە سفرە هەڵگیرا، عەجەمی وتی حەزم لە شیرینییە. حەسەن زۆری پێخۆش بوو، چووە دەرەوە و لە دووکانەکانی گەڕەک دە پارچە حەڵوای کڕی هێنایەوە. لە خواردنی بوونەوە عەجەمی وتی خوا پاداشتی بە خێرت بداتەوە. بەڕاستی پیاو حەزەکە هاوڕێتی کەسانی وەکو تۆ بکا. نهێنی لابدرکێنێت و، سوودی پێ بگەێنێ ئەم جاوتی دەیش تومەکەکە بێنە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی حەسەنی بەسری لە خۆشیدا بڕوای بەخۆی ناکرد هەروەکو جوانوی ئەسپ بەغار خۆی گەیاندە دوکان و شتومەکی کورە و موشەدەمەکەی هێنا و گەڕایەوە ماڵ و خستە بەردەمی عجەمی کابرا دەفتەرێکی دەرهێنا وتی حەسەن بە حەقی ئەو نان و نمەکەت گەر لە کوڕی خۆمم شیرینتر دانە نایتایە هەرگیز فێری ئەم پیشە سازیم ناکردی لەو ئکسیرەش کە دەرمانەکەیەتی هەر ئەمەم ماوە کە لەم وەرەقەدایە بەڵام سەرنجی دروستکردنی بدە دە ڕەتڵ مس ئامادەکەی ئەم جا کێشی نیو درهەم لەم دەرمانەی ناو ئەم وەرەقەی تێکەی دواتر ئەبێت تا دە ڕەتڵ ئاڵتونی ساف ئەم جاوتی ئەم وەرەقا سێ هۆقە بە کێشانەی میسریە کە ئەمەش تەوا بوو جارێکی دی بۆ دروزەکەمەوە حەسەن وەرەقەکەی لێوەرگرت کە سەرنجیدا دەرمانێکی زەردباو بوو لە دەرمانی پێشووتر ورتر بوو پرسی گەورەم ئەم دەرمانە ناوی چییە لە چی دروست دەکرێت لەکوێ هەیە کابرای عجەمی پێکەنی وتی تۆ لە چیە پرسی کار بکە و حەقت نەبێت و مەپرسە بڕۆ قاپێک بێنە و وردی بکە و بیخەنا و وەجاخەکەوە ئەم جاکەمێک لەو دەرمانەی تێبکە کە ئەوانەی جێبەجێ کرد یەکسەر توایە و بووە لولەکێک لە زێر کە حەسەن ئەمەی بینی زۆر دڵخۆش بوو ئیدی حەسەن هەر خەریکی سیرکردنی لولەکە زێڕەکە بوو کە عجەمی زۆر خێرا لە ژێر کلااوەکەی سەریدا پریاسکێکی دەرهێنا بەنجی تیا بوو کە ئەگەر فیل بۆنی بکردا یەکسەر ئەبوورایەوە کابرای ئەجەمی وردی کرد و خستیە پارچە هەڵوایەکەوە ئەم جاوتی حەسەنجان ئێستا تۆ بوویتە کوڕی من و لە ڕۆحی خۆم خۆشەویستری کچێکم هەیە ئەمەوێت لە تۆی مارە بکەم حەسەن لە خۆشی زیێڕەکە خێراوتی من نۆکەری تۆم لە قسەت دەرناچم کابرای عجەمی وتی کوڕە شیری نەکەم هەر ئارام بە تووشی خێر و چاکە بی ئەمجا پارچە حەڵواکەی دایە دەست حەسەن لێ وەرگرت و دەستی ماچ کرد و خستیە دەمیەوە خواردی و زوو بورایەوە کە کابرای عجەمی بینی حەسەن کەوت بزەیە گرتی و هەستا سەر پێ وتی هەی سەگی عەرب کەوتیتە داوەکەمەوە ساڵانێک کە بۆ تۆ گەڕێم خاڵ حەسەن کاتی خۆی کە حەسەن هێنایەوە سندوقێکی پێ بوو هەر تایبەت بۆ ئەو کارەی هێنا بوو حەسەنی خستە سندوقەکەەوە و سەری بەست لولەکە زێڕەکەشی کە دروستی کردبوو لەگەڵ لولەکەی پێشووتر دروستی کردبوو هەمووی خستە تورەکەیەکەوە ئەمجا بە پەلەچ و حەماڵی لە بازار بۆ گرت و هێنای سندوقەکەی پێڵگرت و شوێن خۆی خست و لە شار چوونە دەرەوە تا گەیشتە کەنار دەریا لەوێش کەشتێکی بەکرێگرت بوو چەند ڕۆژ بوو لەنگەری خستبوو چاوەڕێی بوو، ئەمجا سندووقە و تورەکەکەی بە حەماڵەکە خستە کەشتیەکەوە و کرێی کارەکەی پێدا و حەماڵ ڕۆیشت، ئەمجا بە کەشتیەوانی وت، فەرموون با بڕۆین کاری خۆمان جێبەجێ کردووە، کەشتیەوان لەنگەری کردەوە و چارۆکەکانی بڵند کرد و، شەهرەزاد وتی پاشا بەرقەرار بێ هەر پایەدار بێ لەم لایشەوە دایکی حەسەن کەماڵی بۆ بەجێهێشت بوون تاکو و درنگانێ چاوەڕێ حەسەن بوو بەڵام دەنگی نەبوو گەڕایەوە ماڵەوە سەیری کرد دەرگاکانی کراون نە سندوقی تیابینی نە پارە و زێڕەکان مابوون بۆیە کەوتە خۆڕنە و لە خۆدان هاوارە کرد هاوار بە ماڵم بۆ کوڕەکەم بەم شێوەیە کەوتە لاوانەوەی کوڕەکەی ئارام و سەبرم لێ هەڵگیراوە هێندە گریاوم هۆشم نەماوە لە سوێی دووری تۆ خەریک هەمرم بە جارێک بیر و ژیریم پوکاوە ڕۆیشتی و ماڵت کردە وێرانە بۆ خۆشی دایکت تۆ بووی سەرچاوە یارمەتی دەر و گڕوتینم بووی شانازیم بوویت و نووری ئەم چاوە. ئەو شەوە تاکو بەیانی ئەو پیرێژنە گریا و ناڵاندی، دەر و دراوسێ چوون و هەواڵی کوڕەکەیان لێ پرسی، بۆی باس کردن چۆن بۆتە هاوڕێی کابرایەکی عەجەمی و ئیدی نایبینێتەوە، بە ماڵەکەدا ئەهات و ئەچووە گریا، لەو هات و چۆیەدا دوو دێڕ شیعری بینی بە سەر دیوارێکەوە، بە فەقێیەکەی دراوسێی وت کە هاتبوو بۆ لای ئەویش خوێندیەوە، لە بیاباندا نەخۆش بوو بۆی کەوت، لە پڕ تارمایی یاری چاو پێ کەوت. کە تاوسک چۆنی بەری دابینی ماڵ چۆڵ و کاول دڵیش نەسرەوت کە دایکی حەسەن ئەمەی بیست هاواری کردوتی بەڵێ کوڕەکەم ماڵ چۆڵە گۆڕستان دوورە ئەم جا دراوسێ ئامۆژگاریان کرد هێور بێتەوە ئارام بێ لێیاندا و ڕۆشتن پیرێژنەش شەو ڕۆژە گریا دواتر گۆڕێکی لە حەوشەی ماڵەکەیدا بۆ حەسەن هەڵکەند و ناوەکەی نووسی و ڕۆژی ونبوونی لەسەر کێلەکەی دانا ئیتر پیرێژنە گۆڕەکەی جێ نەهێشت لەو لایشەوە کوڕەکەی لای کابرای عجەمی بوو کە ئاگرپەرست بوو زۆری ڕق لە مسلمانەکان بوو هێندە پیاو خراپ بوو هەر جارێک بۆی ڕێبکەوتایە مسلمانێکی لەناوە برد پیاوێکی کیمیایی بوو زۆر سەگ و ناڕەسەن بوو ئەم ئەجەمێ مەلعونە ناوی بارامی مەجووسی ئاگر پرس بوو ئەم زۆڵە هەر ساڵە و مسلمانێکی لەناوە برد ئەم ساڵ فێڵەکەی بەسەر حەسەنی زێڕنگەردا جێبەجێ کرد ئەو ڕۆژە تاکو یێوارە بەڕێوە بوو ئەمجا لەنگەری خست تاکو شەو بحەوێتەوە بەیانی کە خۆر هەڵات کەوتنەوە ڕۆشتن بە نۆکەرانی وت ئادەی ئەو سندوقم بۆ بێنن کە حەسەنی تایە ئەمجا بڕنووتی کردە کونەلوتی و فوی پیا کرد حەسەن کەوتە پژمین کە بە ئاگا هاتەوە سەیری ڕاست و چەپی خۆی کرد خۆی لە ناوەڕاستی دەریادا بینی کەشتی ئەڕات و عجەمی لی دانیشتووە بۆی دەرکەوت کە ئەمە پیلانە و بە دەستی ئەو عەجەمیە پێی گێڕاوە کەوتۆتە داوە کە هەموو جارێک دایکی ئامۆژگاریە کرد بۆیە لە دڵی خۆی داوتی لا حولەوە لا قوتە ئللا بلا علی عظیم ئنا للا وئنا ئیلەیه ڕاجعون خوایە بەزەیت لە قەزا و قەدەری خۆتدا پێمدا بێتەوە خوایە کە دەرد و بەڵام پێبەخشیت ئارامیشم پێ بەخشە ڕووی کردە عجەمی و بە زمانی هاوڕێتیەکی کۆنەوتی باوەگیان ئەمە چی بوو کردت کوانان و نمەکی نێوانمان یان ئەو سوێندەی بۆ منت خوارد ئەجەمی سیرێکی کردوتی سەگە خوێڕی ئەوەی وەکو من بێت کوانان و نمەک پێزانێت یەک مناڵ ماوە کە بیکوژم و ژمارەکەم ببێتە هزار مناڵ ئەم جاشی ڕاندی بەسەریدا و بێدەنگی کرد فەرمانی دا دەستی بکەنەوە با کەمێک ماندووی دەربچێ، ئەمجا پێکەنی وتی، بە حەقی ئاگر و تین و تاوی سێبەر و خۆرە تاوی بڕوام نەئەکرد بکەویتە داوی منەوە، ئاگر ورەی دایە من، کەوتیتە چنگم، ئێستاش ئەتکەم بە قوربانی بۆی تاکوو لێم ڕازی بێت. حەسەنی زێڕنگەر وتی، خیانەتت لە نان و نمەک کردووە. کابرای ئاگرپەرست بۆی هەستایە و یەک زلەی کێشا بە ڕوومەتی دا، حەسەن کەوتە زەوی بوورایەوە، ئەمجا کابرای عەجەمی ئاگرپەرست فەرمانی دا ئاگرێکی گەورەیان کردەوە، حەسەنی زێڕنگەر پرسی ئەم ئاگرەتان بۆ چییە؟ عەجەمی وتی ئەم ئاگرە خاوەنی پریشک و گڕە، ئێمە ئەیپەرستین، ئەگەر تۆیش لەمەو دوا ئاگر ئەپەرستیت کچەکەی خۆمت لێ مارە ئەکەم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو،